یەزیدو فی الخەلق ما یەشاء ان اللە علی کل شیء قدیر. هەموو سەناو ستایش بۆ زاتی خوایە کە ئاسمانەکان و زەوی دروست کردووە و فریشتەی کردوە بە فروستادا لە نێوان خۆی و پێغەمبەرانیا و دوو باڵ و سێ باڵ و چوار باڵی بۆ کردوون و چەندیشی مەیل لێبێ باڵی زیاتریان بۆ ئەکا ئەو ئەسباب و خێر و نیعمەتەی خوا بۆ خەڵکی بەرەڵا بکا و بیکاتەوە کەس پێی ناگیرێتەوە و ئەوەیش ئەو بیگرێتەوە کەس بۆی بەرەڵا ناکرێ پاش گرتنەوەکەی لەلایەن ئەوەوە خوا خوایەکی زاڵە بەسەر هەر کارێکا بیەوێ بیکا و خاوەن حیکمەتە لە هەر کارێکا کە بیکا. خەڵکینە باسی نیعمەتی خوا بکەن بەسەرتانەوە کە داوینێ لە خوا بەولاوە کەسێ هەیە ئێوەی دروست کردبێ کە لە ئاسمانەوە و لە زەویەوە ڕزق و ڕۆزیتان نداتێ لەو بەولاوە خوایەک نیە شایانی پەرستن بێ. دەی کەواتە چۆن لە خوای تاک و تەنها پەرستنەوە وەرەچەرخێنرێن بۆ بت پەرستی؟ ئەوە مەکە بە تەگەرە لە ڕێگای گەیاندنی پەیامی خۆتا چونکە چەندین پێغەمبەری تری پێش تۆیش بە درۆ زیندانراون لەلایەن ئەو خەڵکانەوە کە ئەوانیان نێررابوونە سەر و سەرنجامی هەموو کارێکیش هەر بۆ لای خوا ئەگەڕێتەوە. يا أيها الناس إن وعد الله حق دەسا با ژیانی دونیا باییتان نەکا لە خۆتان و ئەو شەیتانەی خواتان لیا دەباتەوە فوتان تێ نەکا خۆتان وا دابنێن پێویستتان بەوە نیە خوا لە گوناهتان خۆش ببێ و هەر سور بن لەسەر گوناه کردن. ان الشیطان لکم عدو فاتخذوه عدوا. إنما يدعو حزبه ليكونوا من أصحاب السعير بێگومان شەیتان دوژمنتانە، کەواتە ئێوەیش بە دوژمنی خۆتانی دابنێن، ئەو کۆمەڵەکەی خۆی بانگەکا، بۆ ئەوەی کردەوەی خراپی خوا پێ ڕازی نەبوو بکەن، تا لە ئەنجاما ببن بە هاوڕێی و هاودەمی ئاگری دۆزەخ و بچنە جەهەنم. وەک کەسێک کە خراپ بە خراپ بزانێ؟ خواش مەیلی لە گومڕا کردنی هەر کەسێ ببێ بۆ خۆی گومڕای ئەکا و ئارەزووی لە هیدایەت دانی هەر کەسێ ببێ بۆ خۆی هیدایەتی ئەدا دەی کەواتە خۆت مەفەوتێنە لە خەفەتی ئەوەدا کەوا گومڕا کراوەکان نەهاتونەتە سەر ڕێ ڕاست خوا خۆی ئەزانێ ئەوانە چ کارەن و چی ئەکەن. خوا ئەو خوایە با ئەنێرێ و باکەیش هەور هەڵەستێنێ و ئێمەیش هەورەکە دەئاژووین بۆ وڵاتێکی لە بێ بارانیا وشک هەڵگەڕاو و مردوو جا بەو بارانەی لەو هەورەوە ئەبارێ زەوی پاش مردنی زیندوو ئەکەینەوە هەستانەوەی ئێوەش لە گۆڕە و زیندووبوونەوەتان لەو دونیا و چوونتان بۆ سەحرای مەحشەر هەر بەم جۆرەیە. ئەو کەسەی شەرەف و پارێزی بۆ خۆی ئەوێ، هەرچی شەرەف و پارێز هەیە هەمووی هی خوایە، دەبا لە خوای داوا بکا. قسەی باش کە خوا بە تاک و تەنیا زانینە بۆ لای خوا خۆی بەرزەبێتەوە و خوا کردەوەی چاکیش قبوڵەکا و هەڵی ئەبڕێ بۆ لای خۆی. ئەوانەیش کە لەناو خۆیانا ئەیانەوێ بە فڕوفێڵ زیان بە پێغەمبەر بگەیەنن، خوا بنەچەی ئێوەی لە گڵ دروست کردووە و پاش ئەوە کە ئادەمی لە گڵ دروست کرد ئەولاد و نەوەی ئەوی لە تۆوێک دروست کرد کە لە پشتی باوکەوە ئەچێتە منداڵانی دایک ئەوجا کردنی بە هاوجووت و نێر و مێ. هیچ ئافرەتێ ئاوس نابێ و مناڵی نابێ بە پێ زانینی خوا نەبێ. هیچ خاوەن تەمەنێکیش تەمەنی درێژ نابێ یا کورت نابێتەوە ئیلا لە کتێبێکا نووسراوە کە ناوی لەوح المحفوظە و ئەمە گشتی کارێکی ئاسانە بۆ خوا. وترى الفلک فیه مواخر لتبتغوا من فضله ولعلکم تشکرون هەرگیز دوو دەریا وەک یەک نین، ئەمەیان ئاوەکەی خۆش و شیرین و ڕەوانە، بە ئاسانی لە خۆیەوە بە گەروودا ئەچێتە خوار و ئەویان سوێر و تاڵە و زەوق وەری ناگرێ و لەگەڵ ئەوەیش لە هەردوو جۆرە دەریاکە گۆشتی تەڕ و تازە و ناسک ئەخۆن و دڕ و مرواری جوان دەردێنن تا بە ڕۆژ کار و کاسبی خۆتان بکەن و بە شەو پاش ماندووبوونی ڕۆژ بحەسێنەوە، ئەوەی ئەمە جێبەجێکا زاتی اللەیە کە خوای ئێوەیە و پەروەردگارتانە، دەسەڵات و تەسەڕوف لەم دونیایەدا هەر بۆ ئەوە و ئەو بتانەی ئێوە لە بریتی هاوار کردنە خوا هاواریان لێ ئەکەن خاوەنی توێکڵە ناسکەکەی ناوکە خورمایەک نین. ئەگەر بانگیان لێ بکەن گوێیان لە بانگ لێ کردنەکەتان نییە و ئەگەر گوێشیان لێ بێ وەڵامتان نادەنەوە و نایەن بە دەنگتانەوە چونکە هیچیان پێ ناکرێ بۆتان و لە ڕۆژی قیامەتیشا ئینکاری ئەوە ئەکەن کە ئێوە ئەوانتان کردووە بە هاوبەشی خوا و کەسیش ناتوانێ وەک یەکێکی ئاگەدار و شارەزا کە خوایە لەم بابەتە ئاگەدارت بکا. ومن تزکی فانما یتزکی لنفسه والی اللە المصیر هیچ نەفسێکی تاوانبار تاوانی کەسێکی تر لە ئەستۆ ناگرێ و ئەگەر نەفسێکی بە تاوان بارگران داوای هەڵگرتنی هەندێ لە بارە گرانەکەی سەرشانی بکا لەلایەن کەسێکی ترەوە کەس بە دەنگیەوە نایەت و هیچی لە جیاتی هەڵناگیرێ با بانگکراوەکەیش خزم و نزیکی خۆی بێ تۆش ئەو کەسانە ئەترسێنی لە سزای خوا کە لە پنەمەکیە و کاتێ کەس پێیان نازانێ ئەگەر تاوان بکەن لە خوا ئەترسن و لە ترسی ئەو تاوانەکە ناکەن واتە ترساندن تەنها لەگەڵ ئەو جۆرە کەسانە سودی هەیە و نوێژەکانیشیان ئەکەن هەر کەسیش خۆی لە تاوان و کردەوەی خراپ خاوێن بکاتەوە ئەوە بۆ خۆی خاوێنی ئەکاتەوە و خۆی سود لەو خاوێن کردنەوەیە ئەبینێ و سەرەنجامیش هەموو هەر دێنەوە بۆ لای خوا. ئەگەر ئەم کافرانە تۆ بە درۆزن دابنێن گوێ مەدەرێ چونکە کافرەکانی پێش ئەمانیش پێغەمبەرانی نێرراوە سەر خۆیانیان بە درۆزن دانا کە بە بەڵگە و کتێبی ئاسمانی ڕێگا ڕوونکەرەوە نێررابوونە سەریان. ثم أخذت الذين كفروا فكيف كان نكير لەناو بەندەکانی خوادا هەرزانایان لە خوا ئەترسن چونکە ئەوان باش شارەزای کار و کردەوەی خوان و پەی بە گەورەیی خوا ئەبەن بێگومان خوا بەسەر خواستی خۆیا زاڵە و لە بەندەکانی خۆی خۆشە بێ إن الذين يتلون كتاب الله وأقاموا ئەو قورئانەی ئێمە بە وەحی بۆمان ناردووی هەر ئەوە حەق و ڕاستە نەک ئەوەی کافرەکان ئیدیعای ئەکەن و هەر ئەو قورئانەیە باوەڕ بە ڕاستی ئەو کتێبە خواییانەی تر ئەکا کە لە پێش خۆیا هاتوون بۆ پێغەمبەران بەڕاستی خوا لە بەندەکانی خۆی شارەزایە و هەموو شتێ ئەبینێ. پاش ناردنی کتێبە پێشوەکان بۆ پێغەمبەرە ڕابردوەکان ئەم قورئانەمان بە میرات دا بەو کەسانەی هەڵمان بژاردوون بۆ ئەوەی بە میرات بیان دەینێ و وەری بگرن کە مەبەست میللەتی موسڵمانانە جا هەندێ کەس لەم میللەتە ستەم لە خۆیان ئەکەن و بە گۆێرەی قورئانەکە ناجوڵێنەوە و هەندێک کەسیشیان مامناوەندی و میانەکارن و نە زۆر گوێڕایەڵ و نە زۆر بێ گوێن و هەندێک کەسیشیان بە ئیزنی خوا لە پێشەوەن بۆ چاکەکردن و ئەم بەهرەی لە پێشەوەبوونە بۆ چاکەکردن گەورەییەکی مەزنە خوا بە کەسێکی بدا. جنات عدن يدخلونها يحلون فيها من أساور من ذهب ولؤلؤا ئەوانەیش کە کافر بوون ئاگری دۆزەخیان بۆ هەیە، نە بڕیاری مردنێکی نوێیان ئەدرێ تا بمرن و بحەسێنەوە و لە سزای دۆزەخ ڕزگار ببن و نە سزای دۆزەخیان تۆزێ بۆ سووک ئەکرێ و هەر کافرێکی تریش هەر وا پاداشت ئەدەینەوە. وهم یصطرخون فیها ربنا اخرجنا نعمل صالحا غیر الذی کنا نعمل ئەوانیش لە دۆزەخا ئەکەونە هاوار هاوار و ئەڵێن، خوایە لەم دۆزەخەمان دەرکە، با کردەوەیەکی چاک بکەین غەیری ئەو کردەوە خراپانەی لە دونیادا ئەمان کردن، جا خوایش پێیان ئەفەرموێ، ئایا ئێمە ئەوەندەمان تەمەن نەدانێ بەشی ئەوە بکا هەر کەس بتوانێ بیری تیا بکاتەوە و بزانێ چی چاکە تا بیکا و چی خراپە تا نەیکا و پێغەمبەری لە ڕۆژی قیامەت ترسێنەریشتان هاتەلا و ولا يزيد الكافرين كفرهم إلا خسارا خوا ئەو خوایە ئێوەی کردووە بە جێگەنشینی خۆی لە تەسەڕوف کردن لە زەویدا جا هەر کەس کافرە بێ و بە فەرمانی خوا ناجوڵێتەوە ئەوە زیانی کافریەکەی بۆ خۆیەتی کافری کافرانیش هیچیان لای خوای خۆیان بۆ زیاد ناکا لە نائومێدی لە ڕەحمەتی خوا و زەرەر و زیان لێکەوتن بەولاوە بل ان یعد الظالمون بعضهم بعضا الا غرورا تۆ بڵێ پێیان، ئەو بتانەتان دیوە کە کردووتانن بە هاوبەشی خوا و هاواریان لێ ئەکەن بێن بە فریاتانەوە و هاوار لە خوا ناکەن؟ ئا پیشانم بدەن ئەم بتانەتان چییان دروست کردووە لە زەویدا؟ یاخود ئاخۆ هاوبەشیەکیان لەگەڵ خوا هەیە لە دروستکردنی ئاسمانەکانا تا بەوە ببن بە هاوبەشی خوایەتی خوا؟ یاخود ئاخۆ ئێمە کتێبێکی خۆیانمان داونێ ئەو کتێبە بەڵگەیەکیان بداتە دەست کە هاوبەشی خوان؟ نەخێر ئەمانە هیچیان نین مەسەلە هەر ئەوەیە ئەم کافرە ستەمکارانە هەندێکیان کە گەورەکانیانن گفتی وا بە هەندێکی تریان ئەدەن کە بچوک و شوێنکەوتوەکانیانن تا بەو گفتانە باییان بکەن و خوا ئاسمانەکان و زەوی ڕاگرتووە و ناهێڵێ لە شوێنی خۆیان لا بچن و ئەگەر لە شوێنی خۆیان لا بچن کەس پاش ئەو کە بەرەڵای کردوون و لە شوێنی خۆیان لا چوون نایانگرێتەوە بەڕاستی خوا بە سەبر و حەوسەڵەیە و تاوانی تاوانباران ئەپۆشێ. وأقسموا بالله جهد أيمانهم لئن جاءهم نذير ليكونن أهدى من إحدى الأمم فلما جاءهم نذير ما زادهم إلا نفورا قوڕەیشەکان سوێندیانە خوار بەخوا بە هەموو توانایەکی سوێن خواردنیان ئەیان وت ئەگەر پێغەمبەرێکمان لای خواوە بێتە سەر بمان ترسێنێ لە بێ باوەڕی بەخوا باشتر ئاینی ئەو پێغەمبەرە وەرەگرین لە یەکێ لە میللەتەکانی جولەکە و گاور کە پێغەمبەریان هاتبوە سەر و گوێڕایەڵی نەبوبون کەچی کاتێ پێغەمبەریان هاتە سەر کە حەزرەتی محمدە، هاتنەکەی هیچی لە جاران لا زیاتر نەکردن خۆ دوور گرتن نەبێ لە بەگوێ کردنی ئەو پێغەمبەرە کە ئیمانیان پێ نەهێنا. استکبارا فی الارض و مکر السیء ولا یحیق المکر السیء الا بأهله. ئەمەیشیان لەوەوە بوو کە خۆیان بە زل ئەزانی لەسەر زەوی و لەبەر ئەوە بوو کە مەکری ناشرینیان ئەکرد و مەکری ناشرینیش سەرەنجام دەوری کەس نادا و بەسەر کەسا ناتلێتەوە بەسەر ئەوانەدا نەبێ کە کردویانە ئەمانە بە هیوای چین و چاوەڕێن چیان بێتە ڕێ لەو سەرەنجامە بەولاوە کە بەسەر بێ باوەڕە پێشینەکانا هاتووە کە لە خوا یاخی بوون و گوێیان بۆ فروستادەی ئەو شل نەکردووە و کە لەمانیش بەهێزتر و تواناتر بوون چ لە بارەی دارایی و چ لە بارەی چەک و سیلاح و چ لە بارەی زۆری ژمارەوە، بەڵام قەت خوا لەوانە نەبووە شتێ هەبێ پێی نەکرێ و دەسەڵاتی بەسەریان نەشکێ نە لە ئاسمانەکان و نە لە زەویدا، بەڕاستی خوا بە هەموو شتێ ئەزانێ و هەموو کارێ ئەتوانێ. فَإِذَا جَاءَ أَجَلُهُمْ فَإِنَّ اللَّهَ کَانَ بِعِبَادِهِ بَصِیرًا ئەگەر خوا مۆڵەتی تاوانبارانی نەدایە و هەر کەس هەر تاوانێکی بکردایە دەست بەجێ تۆڵەی لێ بسەنرایە، هیچ بەسەر زەویدا ڕۆشتوویەکی لە ئادەمیزاد و گیانلەبەرانی تر بەسەر پشتی زەوییەوە نەئەهێشت، بەڵام مۆڵەتیان ئەدا و دوایان ئەخا، هەریەکە بۆ وادەیەک کە خۆی بۆی دیاری کردوون. جا هەر کاتێ کە وادەی دیاری کراوی هەر کامیان هات خوا خۆی چاوی لە بەندەکانی خۆیەتی و ئەیان بینێ و تۆڵەی خۆیانیان ئەداتە دەست. عەلی کوڕی ئەبی تالیب ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ دەڵێ، گوێم لێ بوو پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ دەیفەرموو، هۆشیار بن، ئاشوب و پشێویی بەرپا دەبێت، عەرزم کرد، ئەی پێغەمبەری خودا، چارە چیە؟ چۆن سەری لێ دەرکەین؟ فەرمووی، نامەکەی خودا، کە قورئانی پیرۆزە، باس و خواسی پێش خۆتان و دەنگ و باسی پاش خۆتانی تێدایە، هەروا بڕیار و حوکمی ناو خۆتانی تێدایە، باش و خراپ لە یەک جیا دەکاتەوە. بەڕاستی فەرمایشتە نەوەک گاڵتە و گەپ. جا ئەوەی لەبەر زۆرداری و ملهوڕی خۆی ڕەفتاری پێ ناکا و پشتی تێبکا، خوای گەورە پشتی دەشکێنێ. هەر کەسێکیش لە شتێکی تردا بە دوای هیدایەت و ڕێنمونیدا بگەڕێ خودا سەری لێ دەشێوێنێ سەر ڕێ ئەمەش ئەم قورئانە کەمەندی قایمی خودایە یاد و داناییە تەنها ڕێگایەکی ڕاستە خواستەکانی پێ لا ڕێ نابن زمان پێی نا ئاڵۆزکێت زانایان لێی تێر ئاو نابن لە زۆر گوتنەوەیدا بێزار نابیت شتە سەیرەکانی تەواو نابن ئەم قورئانە بوو کاتێک گروی پەریان گوێیان لێگرت کەوتنە ژێر کاریگەری و وتیان ئێمە گوێمان لە قورئانێک بووە کە ئەوەندە سەیرە هەموو کەسێک بۆ هۆشیاری بانگ دەکات هەر کەسێک پێی بدوێ ڕاستگۆ دەبێ هەر کەسێکیش کاری پێ بکات پاداشتی ئەدرێتەوە هەر کەسێکیش حوکمی پێ بکات دادپەروەر ئەبێت هەر کەسێکیش بانگەشەی بۆ بکات ڕێنوێنی دەکرێت و بەرەو ڕێگەی ڕاستەقینە دەبرێت. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس. مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا. خولاسەی تەفسیری نامی.